سبەینێی ئیمان تەقینی کانیاوی چاوانە، پاراوی دێبەری گیانە، تروسکەی دیدە و بروسکەی ڕۆحی شەکەت و بێتینە. ڕۆژانە سروشتی جوان و دڵڕفێنی کانیاوی دەمەوبەیان ڕەنگینتر دەکا و لە هەگبەیدا ئاوەدانی و خۆشبەختی ڕاستەقینەی هەڵگرتووە. بەرنامەی سبەینێی ئیمان هێزی باوەڕی یەکتاپەرستییە و چرای شاڕێگەی ڕاستی و ژماردنی چرکەی دڵ و چرکەی میلی کاتژمێرە. سبەینێی ئیمان خۆپاڵدانە حەقیقەت و خۆپاڵدانە لە ئامێزی میهرەبانی میهرەبان. بەرنامەی سبەینێی ئیمان هەموو ڕۆژێک دێتە پێشکەشکردن. ئامادەکردن و پێشکەشکردنی بەرنامەی ئەمڕۆی سبەینێ ئیمان بەڕێز مامۆستا زرار گرتچی. بسم الله الرحمن الرحیم الحمد لله رب العالمین حق حمدی و صلاة و سلام على خیر خلق محمد و آله و صحبه اجمعین جێگرانی بەڕێزی رادیۆی ڕووناچی و بەرنمەی سبنیمان و دەوارین و خی پەرۆدگار هەموو ساز و کاتێکمان پرخێر و بێر و ئیمان و بەرەکەت بکاتن بەڕێزان لەسەر بەڵێنەکەی خۆمان لەسەر ژمەکەی ڕابردوو بەڵێنمان دا بۆ باسی خیانەی زەوجی ناپاکێتی داوێن پیسایەتی هاوسەرگیری بکەین بەر لەوەی بچینە نێو ناوەرۆشی یان سڵبی بابەتەکە هەمومان ئەبێ بزانین کە پاراستنی دامەن ڕاگرتنی ئەو ئەرکە پیرۆزەی هاوسەرگیری خیانەت نەکردنی نێوان هاوسەرگیری زادەیان پێسی بە شێوەیەکی گشتی بە تایبەتی لە نێوان ژن و مێرد ئەو خیانەت لەو بکە ئەو خیانەت لەو بکە ئەوە دەبێت هەموومان تێبگەین کە پاراستنی لە سەدا بیستی بنچینە و بناماکانی ئاینی پیرۆزی ئیسلامە یعنی یەک لە پێنجە شتێکی شاراوە نییە هەمومان دەزانین کە جێگیرێک کە ئاینی پیرۆزی ئیسلام بۆ دینانی بەرژەوەندیەکانی خەڵک بەگشتی لە ئێستایان لە داهاتوو ئەوەی سود و قازانجە بۆیان وەدەست بێنی و ئەوەی زەرەر و زیان و فەساد و خراپەکاریان لێیان دوور بێخیتن ئاوها مەبەست لە بڕیارەکانی نێو قڕانی پیرۆز و بڕیارەکانی نێو فەرمودە پیرۆزەکانی پێغمبەر سەسەنم بەکردن بە نەکردن بە ئەمر و بەنەهی هەمویان دەرەنجامەکە و مەبەستی سەرەکیەکەی ئەوەیە و هاتنی تێکڕایی پێغمبرانی سراسلامی خوا گەوریان لەسەر بیتن ڕوسولم و بە شیرینەوە مزیرین لئلا یکون للناس علی اللە حجە، ئەوانە هەمووی مژدەدەرن بە جێبەجێکردنی فەرمانەکان و ترسێنەرن بە لادان لە فەرمانەکان و جڵەوگیری نەکردن لە ئەو شتانەی کە خوا یا پێغەمبەرانیان قەدەغەیان کردووە و تێکڕای ئەو پێغەمبەرانەش بەت بە تایبەت پێغەمبەرمان صلوات و سلامی خوای گەورەی لەسەر بیتن و لەسەر هەموو پێغەمبەرانیش بیتن وما أرسلناک إلا رحمة للعالمین بۆ هەموو جیهانیانە ڕەحمەتە، ڕەحمەتیش ئەوەی خێر و خۆشیە بۆی وەدی هێناون، ئەوەی ناخۆشی و زەرەر و زیانە لێی دوور خستوون. کارەکان هەر کارێک قازانجی تێدا بی یان زەرەری تێدا بی لە ڕوانگەی شەریعەتی ئیسلامی تەعبیری المەساڵح والمەفاسد بۆی دەربردراوە حیکمەت لە تەشریع ئەوەی لەسەر ئەو بڕیار و مەبەستی سەرەکی لەو تەشریعەی هەمووی سوود و قازانج گەیاندنە بە مرۆڤایەتی و لادانی هەرچی زەرەر و زیانە لێیان و خاوێنکردنەوەی عالم جیهان بەگشتی خەڵک بەگشتی لە ناخۆشی و لە شەڕ و لە خراپەکار و لە تاوان و ئەوەی کە بەڵگەشە لەسەر ئەوەی کە شەریعەتی ئیسلام ئامانجی وەدیهینانی مەبەستی گشتیە و مەبەستی بەختەوەرکردنی تاکەکان و کۆمەڵگایە پارێزگاری نیظام و ڕژێمە ئاوەدانکردنەوەی ئەو سەرزەویەیە بە هەموو ئەو شتانەی کە مرۆڤایەتی پێی بگاتە ئەو پەڕی خۆشی و ئەو پەڕی بەرزی لە هەموو ڕوێکەوە لە ڕووی شارستانیەتی لە ڕووی بەختەوەری و بڕوا نیە نێو بڕیارەکانی شەریعەتی ئیسلامی لێی بکۆڵیەوە ورد ببیەوە هەتا لە سزایە توندەکانیشی ئەو سزایانەی کە بە بۆچونی خەڵکێک توندە هەمووی بۆ دەستینانی بەرژەوەندیە بۆ لادانی ناخۆشی و نەهامەتیە لە خەڵک بەگشتی لە ضروریات ئەو شتانەی کە ضروریانی پێویستە هەر هەبیتن ژیانی خەڵک پێ پابندە ژیانی ئێستا و پاشە ڕۆژیان ئەگەر بێت ئەو شتە پێویست و ضروریاتانە پێشێل بکرێ یا یەکێکیان نەمینێتن ئەوە ژیان تێکەچیتن خراپەکاری بڵاو دەبیتەوە نعیم و خۆشی و هەتا هەتایش ئەوەی پاشە ڕۆژیشی لە دەست دەچی توشی سزاو ئازاری پاشەڕۆژیشی دەبی ئەو شتانەی کە ضرورینە لە ئیسلام بچینە بنەماکانی ئیسلامی لەسە دامەزرایە پاراستنی دینە پاراستنی گیانە ئەقڵە نەوە نژادە نژاد نەسل ماڵە ئەوەش بەهێزترین پلەکانی بەرژەوەندەکانی خەڵکیە و کاروباری دین و دنیایان لەسەر پاراستنی ئەو پێنجەی دادەمەزرێ و بە پاراستنی ئەو پێنجەی کاروباری کۆمەلگا و تاکیش هەموو کاتێک پنی وەک بڵێ ژیانیان پارێزراوە ژیانیان لەو پەڕی خۆشی و بەختەوەری دەبی جا ئێمە باسمان لە یەک لە پێنجی ئەو پێنج زەڕوریاتەیە کە پاراستنی نەوە و نژادا شەرە ئاینی پیرۆزی ئیسلام بۆ هێڵانەوەی ئەو زەرورەیە ئەو کارە پێویستەیە زەواج و هاوسەرگیری بڕیار داوە و هانی مسلمانانی داوە لە نێو قڕانی پیرۆزین فرزەکانی پێغەمبەر سەسم کاراسانی بۆ کردوون زیناودایم پیسی بە هەموو جۆرەکانیەوە حەرام کردووە بختانکردن و قەزفی ئافرەتی پاک و یاپیایی پاکی سزای توندی بۆ داناوە حرامی کردووە و حەدی بۆ داناون بۆ پارێزگاری لەسەر ئەو یەک لە با بڵێین لە سەدا بیستی ئەو ضروریانە کە پاراستنی نەوە نژادە زەمانەتی پێشێل نەکردنی ئەو ئەوەی بۆ کردوون بە بڕیار لۆدان و بە سزا بۆ دانان و بۆ ئەوەی نەوە و نژادەکان نەسەبیان وەک پێویستە پارێزراو بی تێکەڵاو نەبی جا احتمالە کەسانێک برن کاکە بوو دەتوانین ئەتواندرێ زینا بکرێ و نەوە نژادیش تێکەڵاو نەکرێ وەسائلی من حمل هەیە ئێستا دەتوانن حەبوو ئەو شتانە بخۆن ئەوە حەب خواردن ئەو شتانە ڕێ لەوەی ناگری کە دەخاتە نێوان خەڵکی با هەردوو لایەش پیاوەکە و ئافرەتەکە ڕزامەندیان هەبێتن لەسەر ئەو داوێن پیسیەی هەر نابێتە هۆکارێک بۆ ئەوەی کە ئەو کارە لە حرامیەکەی لابداتن هەر حرامێکی هەر وەکو خۆی دەمینێتەوە بۆ ئەوەی ئەو ئوسرەیە ئەو خێزانە بەڕێک و پێچی هەر تاکێک با پاکخایەنی بمێنێتەوە و تێکڕای لەو تاکانەش کۆمەلگا بەگشتی لە پاک کی داوێن و لە پاکی ڕەوشت و ئەو شتانە ژیان بەسەر بەرن پاراستنی بەڕێزان پاراستنی عرض وەک گوتمان یەک لە ضروریاتی خەمسە کە نەک هەر ئاینی پیرۆزی ئیسلام دەتوانین بڵێن دەڵێ ئەجمعت پارێزراوبێ و وەفادار نەبوون نەپاراستنی ئەو ئەمانەتەیە کەواتە خیانەت کردنە و هەر شتێکی سەربچێکی بۆ خیانەت ئەویش پێی دەگۆترێ خیانەت بۆ نمونە تەماشاکردنێکی سادە کە تو حسابی بۆ ناکەی تەماشای ئافرەتێک دەکەی ئافرەت کە حەرامە لەسەرت ئافرەت کە تەماشا پیاوێک بکە کە حەرامە لەسەری ئەوە خیانەت کردنە لە عەرز و ناموس پێشێل کردنی لە سەدا بیستی بنەماو بنچینەکانی ئیسلامە بۆیە خوای گەورە ئاماژەی بە شتێکی ئاوای بچوکیش کردووە یعلم خائنة الاعین ئەو پەروەردگارە چاک چاک بزانن مسلمانینە ئاگاداری خیانەتکردنی سی لە چاوێکیشە کە خوا پێی ناخۆشە پێی ڕازی نیە لەبەرەوەی حەرامێکە با بچوکیش بی سەر دەکێشی بۆ حەرامێکی تر کە زینایە لە پێناو ئەوەی ئەوەی کە حەرام کردوە لە پێناو پاراستنی دامێن و توش نەبوونی فاحشە و کاری پیس و بە ئەمریش ئەمر دەکاتن کە ئەوەی کە تۆ حسایی بۆ ناکەی بە شتێکی بچوک دادەنێ بە گەورەی خۆی ئەو زۆرە شتە بچوکانەی کە ئەبێتە پێشە چێک بۆ داوێن پیسی و تا ئاخیری ئایەتەکەی داوا لە ئیمانداران دەکای محەممەد سەوسلم سێشمەکەی ڕابردوش ئاماژەی پێکرا بە ئیمانداران برێ بە پیاوانی مسلمانان ڕابگەێنە ئاگاداری چاویان بن چاو نەبرنە ناموسی خەڵک چاوەکانیان بقوچێنێن واتە چاوەکانیان لا بدەن لە تەماشاکردنی نەزەری حەرام و دامێنیشیان بپارێزن ئەو بۆ پاکی لە دنیا و لە پاشە ڕۆژ خی گەورەش ئاگادارە بە ئەوەی دەیکەن ئەگە سەرپێچی بکەن لە لەو ئەمری و هەروەها بڵێت بڵێ بە ئافرەتانی ئیماندار بە ژنە مسلمانەکان ڕابگەێنە ئەوانیش بە هەمان شێو ئاگاداری چاویان من چاوەکانیان بە پارێزن نەڕوان نەپیاوی حرام دامێنیشیان بپارێزن جوانی و ڕازاوایی و خۆشیان بەدەرنێخن لە ئەوەی کە بەدەرەوەی کە دەموچا و دەستە هەتا کۆتایی ئاەتەکەی و پێغەمبەری خواش صلی الله علیه وسلم و ئەوی خەڵک تووشی خیانەی تووشی دایم پیسی بەگشتی لە دوایەوەش تووشی خیانەی زەوجیش نەبی فەرمان بە پیاوێک دەکاتن کە دەچێتەوە ماڵەوە لای دایکی ئیستیئزان یەنی ڕوخسەت وەربگری لە دەرکە بداتن کابراەکە سەرسام دەبیتن ئەی پێغەمبەری خوای دایکمە من خزمەتکاریمە پێغەمبەر صلی الله علیه وسلم دیارە کابرا هەر سەرسامەوە ئەوەی دەگەر پێغەمبەری دەکاتێن صلی الله علیه وسلم چۆن دەبێ ئەمە بچمەوە ماڵەوە داکمە و لە دەرکەی بدەم استأذن عليها أتحب أن تراها عريانة فقال لا قال فاستأذن عليها ڕوخسەت وەرگرە لە دەرکەی بدە. پێت خۆشە بچی و ژۆنە دایکت بە ڕووتی بینی یا بە شێوازێکی ناشرین ببینی؟ نەخێر، کات هات پێی دەڵێتن فاستأذن علي ئیمام مالیک ئەو حەدیسێنەوە وێڕایەوەی کە داکیشتە بەڕێزم یعنی کە لە دەرکەدان سەربەخۆن نەچونە ژورەوەی سەربەخۆ بچێ ژوری بۆ ماڵی خەڵک ئەوە کارێکی حەرامە ئەبێ لە دەرکەی بدەی ئەو ئەخڵاقە جوانە بۆی خەڵک توشی خلیسکانی ڕەوش نەبی توشی ڕەوشتێکی خراپ نەبی چاوی بە شتێکی ناڕەوا نەکەوی سەر بچێشی بۆ کارە گەورەکە فئەگەر مرۆڤەکان تەماشا بکە ئێمە لێی وردبینەوە مرۆڤی مسلمان داوای لێکرابیتن فەرمانی پێکرابی لای پێغمبەر صلی اللە علیە وسلم وا فەرمانی و زوو بشنەبی ڕوخسەت لە دایکی وەرگری کە نزیکترین کەسە لەوی لە مەترسی ئەوەی تووشی نەبازات بینینەکەی تووشی شتێک بی کە پێی ناخۆش بی ف بە ڕوانینی بێگانەی چ دەڵێ بەڕوانینی ژنی خەڵکی کچی خەڵکی بەڕوانینی پیاوی خەڵکی کوڕی خەڵکی سەرکۆڵانان لی بگری ئەدی ئە ناپاکێتی هاوسەرگیری ئەوەش شێکی هاوێنەی زینایە و ئاماژەشی پێکرا بە چیرۆکی پێغمبەر یوسف سلا سلامی خخوای گەورە سوی ذلك لە علەمە ئەنی لەم ئەخون و بالغیبی وأن الله لا يهدي كيد الخائنين جا ئەو تعبیری هێچ تعبیری بە پێی وچون ڕای جیاوازی زانانی بەڕێز چ تعبیری و دەربڕینی پێغمبەر یوسف بی واتە بۆ ئەوەی عزیز گەورەم عەزیز بزانێ کە من خیانەتم لێ نەکردو لە خانەوادەکەی لە پەنا ینی بێ ئاگاوی و بشزانی کە خوای گەورە هیدایەتی ڕێنمایی پڕوفێڵی خائینان نادا ئەمۆژگاری و شارەزایان ناکاتن لە کۆشتەکەیان سەرکەوتویان ناکاتن یانە خۆت قسەی دایە زوڵەیخا بیتن بەهەمان شێوە هەر ئەوەشی تێدا نییە واتە من تەوبەکەم و دان پێداهێنانم بەو بڕیارەیە بۆ ئەوەی بزانی یوسف کە ئەمن خیانەتم لێ نەکردە و لە پەنا درۆم بۆ هەڵنەبەستووە لە دوای ئەوەی دوای تۆ بەکەم قسەی خراپم بەوەوە نەکردووە خی گەورش ڕێنمای هیدایەتی فڕفێڵی خائینان ناداتن ئەو لەو چیڕۆکە پیرۆزەیەوە خوای گەورە ئەو پێغەمبەر بەڕێزە نەجات دەداتێن و بە سەبرگرتنی بە بەرگەگرتنی لەو ئازار و ئەزیەتەی کە درێژای چیرۆکەکەی باز دەکا بەڕات پاراستن و چاودێری پەروەردیگار و وای کرد کە دوو دوورە پەرێزبی لە کاری حرام و و ئەو منکەڕات و ئەو خراپەیە کە هاتە پێشی و سەبەرگرتن و ئارامگرتنیش لەسەر کاری حەرام لە هەرە گەورەکانی جۆرەکانی سەبرە سەبر ئەوە نییە لەسە بەڵام مسیبەت گەورەتری سەبر ئەوێت و سەبر تەبی لەسە نەکردنی خراپەی ئەوە ئەوە سەبری گەورەیە وەک کە ئەخلاق و ڕەوشتێکی پێغەمران بووە بەڕێزانم خیانە زەوجی بوارێکی فرەوانە ناپاکێتی هاوسەرگیری خیانەتکردنی ژن و مێر لە یەکتر بوارێکی فرەوانە بڵاوکردنەوەی نهێنیەکانی نێوان ژن و مێرد کە پێویستە ئەو نهێنییانەی نێوان ژن و مێرد پارێزراو بن، نابی بدرکێندرێ مەگەر بەرژەوەندییەکی یەکجار گەورەی شەرعی تێدا بی لە ڕوانگەی مەحکەمەوە بۆ بەریەکهەڵچوون لۆ ئیسپاتی شتێک، ئەگەرنا بە شێوەیەکی گشتی نێوان نهێنییەکانی نێوان ژن و مێرد نابی بدرکێندرێ. تەماشای ئەو شتە ئاسانە کە کە هێندێ خوشکی بەڕێز حیسابی لۆ ناکەن ئەوانەی خێزاندار هێندێ پیاو دیمال حیسابی ئەو شتە نەکەن ئەسما دەژێڕیتەوە دەڵێ کە لە کن خزمەت پێغەمبەری بووە صلی اللە علیە وسلم هێندە پیاو و ژنیش دانیشتوون لعل رجلا یقول ما یفعل بأهله نەچێ هێندێک کەس چ لەگە خێزانی دەکاتن بیڵێت لە نێ خەڵکی دیکە بیڵێتن ولعل امرأة تخبر ما فعلت مع زوجها نەچێ هێندێ ئافرەت ئەوەی لەگەڵ پیاوەکەی دەکاتن ئەو ڕابوارنێ لەگەڵ پیاوەکەی دەکات بچی لۆ ژنێکی تر بگێڕێتەوە دەڵێ فأزم القوم بێدەنگ بوون ترسان تاسان یعنی خەڵکیش تەماشای بکاتن، وە هەروەها ئەفەرموی، ان من اعظم الامانە، ئەوەکەی مەحزوفە با بڵێین یەنی گەورەترین خیانەت لە ئەمانەت، ان من اعظم الامانە عند اللە یوم القیامە، گەورەترین خیانەت لە ئەمانەت لای خوای گەورە لە ڕۆژی قیامەتی، الرجل یفضی الی امرأته و تفضی الیه ثم ینشر سرها، پیاو بچێتە لای خێزانی، خێزانەکە لەگەڵ پیاوەکەی، ئەوجار ئەو نهێنیەی بڵاو کەنەوە. بەڕێزان شتێکی ئاوها کە حەڵالیشە لەگە خێزانت جوو دەبی ژنەکە لەگە پیاوەکەی خۆ جوو دەبی حەڵالیشە ئەوجار ئەو جۆرەشتانە پاراستنی ئەرکێکی ڕەوشتێکی ئیسلامە نابی ئەوە بکرێتن بڵاو بکرێتەوە فەتزای ڕێ بەوەی دەدا کە ژنوێر خیانەت لە یەکتر بکەن ئەو خیانەی زەوجی بەڕێزانم جەریمەیەکە هیچ گومانی تێدانە تاانێکی گەورەیە چ پیاو بکاتن چ ژن بکاتن و توندی ئەو تاوانێش شێوازەکانی هەمە جۆری تێدا لە سوکەکەیەوە تا گەورەکەی وەک باسمان کرد تەماشاکردنیەکی کە سادە تو حسابی ناکە کە پێغەمبەر سەسەنم حسابی بۆ کردووە کە تیرێکی ژەهراوی لە تیرەکانی شەیتان یا نەرمی گفتوگۆ نەرمی گفتوگۆش کە خوای گەورە هێندێ ژن بە قسەی نەرم و ناسک لەگەڵ پیاوەکان یا هێندێ پیاو بە قسەی نەرم و ناسک و قسەی لە قوبەلاق لە گەژنەکان خوای گەورەوەشی قەدەغە کردو نەبادا سەر بچێشی وەلا تەخضعن بالقول فیطمع الذي في قلبه مرض نابی ئەتو بە قسەی ناسک ئەوە نەبادا ئەوی بەرامبەرەکەی دڵ دڵی یا نەفس نزمی دڵی پیسبی سەر بچێشی بۆ شتێکی دیکە یانە هێندێ جموجۆڵ کە یانی یان برۆ هەڵتەکاندن لە کاتی قسەکردن یان هێندێ جوم و جۆڵی وا کە بزانی سەردەچێشی بۆ ئیساری جنس ئەوشتانە ئەوە هەمویان بەڕاستی کاری ناپەسندن پێشەکی توشببوونی ئەو تاوانە گەورەیە یا بەیەکەوە دانیشتن پیاو و ژنێک بێکەوە خەلوەش ئەوە ئیلا والشیطان ثالثهما پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم حەرامی کردووە شەیتانیش شەیتانیش هاندەری مرۆڤەکانە بۆ خراپەی و ئەو ئەو شتانە هەمووی پێشەچینە بۆی بەیەک نەگەیشتنێکی ناشەرعی ڕوونەداتن لەو لەو نێوانەی فەخیانەی زەوجیدای ناپاکێتی نێوان ژن و مێردایەتی تاوانێکە لادانێکە لە قیەم و خوڕەوشە گرانبەهایەکانی ئاینی پیرۆزی ئیسلام ئەکرێ ئەو وێڕای ئەوەی کە ئەو خیانە زەوجەیە سەردەکێشی بۆ دژمکاری و تووڕەبوون و بەرێ کەڵچوونی خێزان لە نێوە خۆیان و دوو تیرەی بەرامبەریش کە سوکاری ئەو بنەماڵی لەگە بنەماڵەکەی تر تر ئاژا و جاری وافیتنە و بە بەرێ کەڵچوون و شەڕ و شور و کوشتنی لێ ڕوودەداتن چەکێکی تێکدەرە ئەو خیانە و ئەو ناپاکێتی هاوسەر ژیری خیانەی زەوجی لە هەردوو لایە ئافرەتەکە کە بابڵی خیانەت لە پیاوەکەی دەکا ئەگەری ئەوە لێ دەکرێت هەست هەز بە هێزێک بکاتن لە بۆچوونی خۆی خودی خۆی کە ئەز بەوەی دەکاتن کەەوە وەک بڵێ کوڵی خۆی لە پیاوەکەی ڕێشتیان توڕەبوونی خۆی لە مێردەکەی ڕێشتە بەسەریدا زاڵ بووە بزانە لە شتێک نەکەیت تە بەدڵی یان وەک پێویستە پیاوەکەی لەگەڵی ڕفتار نەکردووە هیچ گومانی تێدانی ئەو جۆرە خیانەتە هاوسەرگیریانە، ناپاکێتی نێوان ژن و مێرد بە هەر هۆکارێک هەبیتن، بە هەر هۆکارێک هەبیتن کارێکی خراپە، کارێکی ناڕەوایە، شەرائیع و یاسا و دەستورەکانی ئاینی پیرۆزی ئیسلام هەمووی بە گشتی بە کارێکی ناپەسند و حرامیان لە قەڵم داوە پێی رازی نییە، ئەو دیاردەیەش بە رێزانم ئەو دیاردەی ناپاکێتی هاوسەرگیری خیانەی ژن و مێرد بەربڵاوە، وەک بەربڵاوە، بەڵام دەتوانین بشنین وەک پێویست لە وڵا تیمە لە وڵاتی مسلمانان ئاوها بە شێوەیەکی ئاوها بڵاونی وەک لە کۆمەلگا و ئەوانەی کە ڕۆژهڵات ڕۆژ ئاوا غەربیەکان و نێوان وڵاتە کافرەکان لە نێوان زیاتری هەیە لەبەرەوە لێوان دیانەتی کاسۆلێکی تەلاق وەک پێویست نێتە ئەو ئاخیرانە ئەو دوێک دو ساڵی دوایی پاپا بڕیارێکی تەعدیلاتێکی لە تەلاقی کرد یان هەر بۆخۆی خوو ڕەوشت لە وڵاتە ئەوڕوپیانە حسابێکی بۆ ناکرێ بۆ ڕەوشت ئەوە حرامەوە حەلالە نییە ئەو شتانە وەک بڵێ بە حرام ئەوەی ئەتو بڵێ حرامە هۆکاری تریشێ ئەو کێشەی نێوان سیڕاعی نێوان ڕەگەزی نێر و ڕەگەزی مێر هەر هەبووە لە نێوان لە مێژوو درێژایی مێژووشەوە پێشان پێشان ئافرەت لە ڕوانگەیوان وەکی بلێ ڕەوشی ترسناکی هەبووە پەیوەندیەکی لەگەر شەیتانەوە هەبووە ڕەوشی ڕەشببینی و ئەوانەی تێدا ڕەچاو کراوە بە بۆچوونیوان و بێ ئاگایی و نەزانینی پیاویش بە ئافرەتەوە، ئەوەی کە پەیوەستە بە ئافرەتەوە لە سک هەبوون و لە منداڵ بوون و دەورەی مانگان و ئەو جۆرە شتانە، ئەوەش هۆکارێک بووە کە زیاتر مەترسی لە ئافرەت بکرێتن لە بەر لە بۆچوونی وان ی وان ی ئەو غەربی ئەو کافر وڵاتە ئەوڕوپیانە، ئەو هەمووی هۆکار بووە کە وە بە چاوێکی ئاوها تەماشا ئافرەت نەکرێت لە ڕوانگەی وان ئەو خیانە زەوجیە ناپاکێتیی نێوان ژن و مێرد لە نێوان زیاتر بڵاو بووی نەک لە نێوان مسلمانان ئێمە ناتوانین بڵێن ئافرەت بەخۆی تەبعی خۆی ئەوە خیانەت دەکا یا لە خیانەت ڕاهاتووە پیاو خیانەت ناکە یعنی ئەوە خیانەی زەوجی ناپاکێتی یا و سەرگیری بە شێوەیەکی گشتی لە نێوان ڕەگەزی نێرومێ هەردووچیان تێدا بەشدارن نەک ژنوێر با بڵێن ژن و پیاو لە ڕاستیدا ئەگەر لێ بکۆریەوە تایبەت نیە بەلایەنێک بڵێن پیاو یانە ژن چکە بڕاردان و تۆمەتبارکردنی پیاو بە خیانەت ئافرەتی لێ بێدەرێ یا تۆمەتبارکردنی ئافرەت بە خیانەت پیاوی لێ بێدەرێ ئەوەش ناڕەوایە چکە بە تایبەتی ڕزامەندی هەردوو لایە و بە بڕیار و موافقەی هەردوو لایەوی ناتوانانی بڵێن وڵا پیا و خیانەتی زیاترە لە ئافرەتی یان ئافرەت خیانەتی زیاترە لە پیاوی چکە هەر خیانەتێک لەو سەر زەوی و لەو دنیاە ڕووبداتن بەتەڵەکە و وەچی بڵێ بەتەڵی فلیمەکەی پیاوژنەکەی پێکەوەی هەردووچیانن هیچ خیانەتێک ڕووناداتن لە پیاوی بەبێ ئافرەت لە ئافرەتیش بەبێ پیاوی ئەگە یەکێکیان لەو لەو نێوانە نەبیتن با بڵێن ئەگە ئافرەت نەبیتن قەت قەت خیانەت نابیتن ئەگەر پیاو نەبیتن قەت قەت خیانە دەکاتە هەردوو ڕەگەزەکە ڕەگەزی مێ و نێر بە شێوەیەکی گشتی تێیدا بەشدارن لە خیانەی زەوجی لە خیانەتی ئەو دایم پیسێ بە شێوەیەکی گشتی و لە ڕوانگەی لە ڕووی دەرونیشەوە بەڕێزانم ئەو خیانەی زەوجی ئەو خیانەتکردنی نێوان هاوسەرگیری تاوانێک کە هەردووچیان تێدا بەشدارن چ پیاوەکەی مێردەکەی چ ژنەکەیە لە هەر لایەنێکەوە هەر لایەنێک هۆکاربی بۆ ئەوکەی تر جاری وا پیاوەکە هۆکارە لەوەی ژنەکە خیانەت بکات ئیشاڵە دەینە نێوی جاری وەژنەکە هۆکار لەوەی پیاوەکە خیانەت بکاتن بە بڵێن بە ئەو ئەزیەتدان و ئازارەی پیاوەکان بۆ ژنەکانیان دەکەن هندێکیان مافەکانیان پێشێل دەکەن ئەبیتە هۆکاری تەرزی و هاندان لەوەی کە خیانەت بکاتن وەک انتقام و تۆڵەسە نوێیەکی بە وچووی خۆی لە پیاوەکەی دەکاتەوە و زێدەی زڵموستەم بە بەڕێکەڵچون و لێدان و ئەزیەتدان جاری وایە ئەوە هۆکارێکە بۆی خیانەی زەوجی ناپاکێتی هاوسەرگیری ڕووبداتن و هەروەها ئەو ناپاکێتە بەڕێزانم تەزیعە با بڵین جاری وایە خیانەتی پیاوەکەی خۆی کە خیانەت دەکا پیاوەکە ژنەکە پێ ئاگادارە کە خیانەت دەکاتن پیاوەکەی علاقەی ناشەرعی هەیە لەگەر ژنی تر ئەوەش تەزیعک و هاندەرێکە کە ژنەکەش بە خۆی ئەوەی بکاتن و فەرمودیکی پیرۆزی پێغمبەریشی صل الله عليه وسلم لەسەرەتی ئیمام سویتی بە سەحیحی ئەناوە منزەنە زنیە بیهی وەلو بحیطانی داریهی دەڵێ هەرکە زینا بکاتی زینای لە گەرەکرێت و هەرچ نەبی کونە دیوارەکانی لەگە کونە دیوارەکانی دەکرێ مەبەستی پێغەمبەری لێرە ئەوە نییە تو زینای بکەی بێن خوشکی پاکت هێ راکی پاک و کچی پاکت هێ خێزانی پاکێ بێن سەر بەسەربینە بەڵام وای لێ دێت وای لێ دێت دیکە کەسی مرد کەسی پیاو دەستی خۆی نەپاراست دامەنی خۆی نەپاراست لە ناپاکیتی وای لێ دێ کە ژنەکەشی تووشی ئەو ئیشەی بی یان کچەکەشی توش ببیتن خەڵکیش بێ ناپاکێتی لەگەڵ ئەوەی بکاتەوە بۆیە ئەو گەنجە بەڕێزەی کە دێتە خزمەت پێغەمبەر و کۆڕی پێغەمبەر کۆمەڵە لە کەڵە پیاوانی سەحاوی پێغەمبەر یاوەران دانیشتون ڕێم ئەبدای پێغەمبەری خوا صلی الله علیه وسلم زینا بکەم ئیتر کەڵە پیاوەکان چۆن دەبێ ئەو گەنجە هەرزەکار بێ ئەو قسەیە ڕوبەڕووی پێغەمبەر بکاتن هەموو ئەن یەنالو به ویستیان لێ هەڵستن لێ هەڵستن نا پێغەمبەر فەرمیی گەڕێن دێ لە تەنشتە خۆی دادەنیشتینی بە نەرمی دای دەنیشتینی خێراتنی دەکاتێن ئەوجار بە نەرمی پێی دەڵێ، ڕۆڵەکە، پێت خۆشە خەڵک بێ لەگە دایکت کاری خێراپ بکاتن؟ نەخێرئ پێغەمبەری خوای، دە خەڵکیش بۆ دایکیان پێی خۆش نیە، بۆ پورت، بۆ میمکت، پێدا دەچی پوری لە تەڕ لایەنی باو بی لایەنی دایکی پور و کلک با بڵێین عەمە و خالە لۆ لۆ خوشکت لۆ خێزانت یەکێکت یان ژمێری لۆ کچت ئەگەر داهاتو لە ئەی هەموی ڕەفزەکاو کوڕ دەرێ نەخێرە پێغەمبەری خوا ڕازی نیمە، پێغەمبەر سڵ فەرمووی، خەڵکیش ئاوها ڕازی نیە، پێی ناخۆشە خیانەت و زینا لەگەڵ، دایک یان خوشک یان کچ یان خێزان یان پور یان بکرێت واتە مانای چیە بەڕێزم چی لێ ئافامرێتەوە ئیستینباتاتی چی لێوەدەرێ مانا ئەگەر ئەمن چوم تەعدام لە کچی خەڵکی کرد دەست درێژیم بۆ کچی خەڵکی کرد خەڵکیش دەست درێژی بۆ کچم دەکاتن بۆ ژنی خانەی زەوجیم لەگەر ژنی خەڵکی کرد دایم ئیسم لە گەژنی خەڵکی کرد خەڵکیش دێ لە گەژنم دەکاتەوە یعنی وای لێ دێتەوە لە گەداکی خەڵکی لە گەداکت دەکرێتەوە یعنی ئاوا پێدا بڕۆ سربەسەرەیە سربەسەری وای لێ دێتن کە خەڵکیش بێ دەست لۆ ناموست درێژ بکاتەوە خەڵکانێ کە خوان ناپارێزن یعنی جێ بە هیچ یاسا و ڕێسایەکی چ قانونی بیتن چ ئەخلاقی بیتن پیشی دێم و یاسا و بنەمایەک بکاتن ئەوانیش زیاتر ئەویان لێ ڕەچاو دەکرێت کە تووشی خیانەی زەوجی و داهێن پیسی بیتن و غیرەی زەوجی غیرەی زەوجی ئەوەیە کە دڵ ئەمە پێ دەڵین دڵ پیسی ژن و مێر لە یەکتر زێدە ڕۆی لە دڵ پیسی پاراستنی ناموس ژنەکە هاندەری پیاوەکەی خۆی پارێزی پیاوەکە ژنەکەی هاان بدا خۆی پارێزیتێن چەند پۆشاک و ئەوەی تێدا ڕەچاو بکرێتن بەڵام نەک کار بگاتە ئەوەی ئەوەندە غیرەکە لێرە زێدە ڕۆی تێدا بکرێت بگاتە ئاستی دڵپیسی ئەوە شۆکارێکە لە ئەو قەڵق تووشی قەڵق ببیت پیاوەکە تژنەکە ئەو دڵپیسی لە یەکتری وای لێ دێتی ئاخیری یەک لەو هاوسەرگیریانە تووشی مەزلن کامیان زیاتر دڵپیسی لەوی دەکە دەکە ئەوی دیکە داوە کردم هۆکارێک بیکە ئەوەی ببیتە توشببوونی خیانەی زەوجی ئەوەی کە پێویست ئەمە ئاماژەی بێ بکەین ئینسان بەگشتی مسلمان بە تایبەتی لە ناو ناخیەوە هاندەری خیر و شەڕی هەیە بەڕێزانم ینی ناو دەرونی هاندەری خێری هەیە و هاندەری شەڕیشی هەیە پێویست ئەمە تەسکیەی دەروونمان زەبتی ئەو دەروونە و ئەو نەفسەمان بکەین دووری بخین و لە هەرچی نەک حرامە هەرچی شوبهە و ئەگەری تووشبوونی حەرامی گەورەشی لێ دەکرێ چ بە قسە بیت چ بە کردار بیتن قەول بیان فیعل بیتن قەد ئەفلح من زەکەها وقد خاب من دساها بەڕاستی سەرکەوتووە سەرکەوتو ئەوەی تەسکیە ئەو دەرونەی بە پاکی ڕابگریتن و خەسارەتمەند لە دنیا و لە پاشە ڕۆژە ئەوەی دەساها ئەو دەرونەی پیس بکاتن فاخیانەی زەوجی ناپاکێتی نێوان ژن و مێرد مەترسیدارترین ئامرازە کە ژیانی ژن و مێردایەتی تێک بداتن ماڵەکان هەڵبوەشێنێتەوە و نزمترین پلەشی بە ڕێزانەوی خیانەی زەوجی دەبی چاک بزانین مەلی دڵ هەر ژنێک لە دڵەوە مەیلی بە دڵش مەیل بک بۆ پیاوێکی تر یا هەر پیاوێک هەر مێردێک بە دڵەوە مەیل بک بۆ ژنێکی تر بەبێ ئەوەی لەسەر ئەندامەکانی بەدەست حرەکەچی بکەیان بە چاو بەس بە دڵ ئەوەش پیان وایە خیانەی زەوجە زانانی بەڕێز مەیلی دڵ بۆ ئافرەتێکی تر کابرا خێزانداربی مەلی ژنەکەی بۆ پیاوێکی تر مێردی خۆی هەبیتن و ئەوە نزمترین خیانەی زەوجیە کە بەدڵە وە بەرزەکەشی توشبونە توشبونی ئەو فاحیشەیە خوا پەنامان بداتن و دەبی هەر هەردوو لایە هەمومان بزانین خوای پەروەردیگار لا یحب الخاینین ئەو کەسانی خۆش ناوێ ئەو ژنانەی خۆش ناوێن کە خیانەت دەکەن لە پیاوەکانیان ئەو پیاوانەشی خۆش ناوێن کە خیانەت لە خێزانەکانیان دەکەن لا یهدی کەید الخائنین ڕونماییان ناکاتێن کارە پیسەکەیان دەرەنجام خوای گەورە جارێک ستری دەکات دوو جار ستری دەکات ئاخیری فەضح دەبن ڕیسوا و شەرمەزاری دنیا و قیامەت دەبن دوو بنەماڵە و دوو تیرەش تێک بەردەدەن دوو بنەماڵە و دوو تیرەی گەورەش ڕیسوا و شەرمەزار دەکەن کچەکانیان ڕیسوا دەبی کوڕەکانیان ڕیسوا دەبی وەڵڵا وەڵڵا وەڵڵاهی خوا خوا پێ ئاگادارە کچێکی پاک حافزەی قورئان بە ئەخلاق و ڕەوشت کۆتایشان بۆ هەموو شت هێنابوو دوایە خەبەری زانی بۆوە مامی باوی کچەی بزانە مامی باوی کچەی مام لە چێندە نەک مامی خۆی مامی باوی کچەی وەختی خۆ کارێکی پوچی لە پوچانە نێربازی ئەو شتانەی لێ ڕوودابوو وەڵی کارەکەی هەڵوەشاندەوە مامی باوی کچەی دوو قۆناغ لە کچەی بەستەزمان دوور بوو یعنی کاری دایم پیسی بە ڕێزانم خیانە زەوجی جاری وایە ژیانی کچی تێکەدا ژیانی خوشکی تێدە خوشکەکەی دیکەشی ماڵ وێران دەکاتن ئەو بنەماڵەیە ڕیسوا دەکاتن وایی کوڕەکەش بە هەمان شێوە ئەو ئەو ئەو بنەماڵەیە و عیلە عیلێکی خراپن یعنی واکاکە خەڵک لەیان دوورکەوێتەوە کچیان نەداتێ یان لەگەڵیان تێکەڵاو نەبیتن یانە حیسابێکی تایبەتیان بۆ بکەن وەک قورآانی پیرۆز ئاماژە پێ کردو ماتون بڵێتن لا یهدی کەید الخائنین بەڕاستی ئەوە عاقبەت و دەرەنجامی لە پاشە ڕۆژ و لە دنیا عقبیان دەرەنجامیان دەرەنجامێکی مەترسیدارە بێبەش دەبن لە بەختەوەری لە خۆشی دنیا دڵیان مرتاح نابی و ڕیسوایی پاشە ڕۆژیش ئەوە سەربار و بنبار ئەو ناپاکێتی نێوان ژن و مێر بەڕێزانم هەرچەندە کارێکی ناشرینە پیاوەکان بیکەن ینی زۆر زۆر ناشرینە بەڵام هەندێک کار لە هەندێک کاری خراپ لە خەڵکی تر ناشرینترە بابوون مونە بڵێن گوناح و تاوان هەموو خەڵکی ناشرینە بەڵام وڵی کابرا بەناو مەلاوی گوناحی بکاتن خراپترە ناشرینترە بۆیە ئیمامی غەزاری دەڵێ گوناحی بچووک و شەش مەرز دێتە ڕیزی گەورە یەکێکیان ئەگەر لە مەلایەکانەوە بی و بڵێن ڕەزیلی و قرچۆکی کارێکی خراپە هەر کەس قرچۆک بی خراپە بەڵام کابرا دەوڵەمەند و هەبوو بی قرچۆکی لەو جۆرە کەسانە خراپترە فەکاری دایم پیسی و ناپاکێتی زینا و فاحیشە ناشتنە لە هەموو کەسێک لە پیاوەکان بەڵام لە ژنان با بڵێن مێرد دەکاتن ناشرینە بەڵام ژن بکاتن ناشرینترە وە دەرەنجامەکەی خراپترە چونکە مێرد ئەگەر دڵی بە پیاوێکەوە بی پیاوەکان ئەگەر دڵیان بە ژنێکی ترەوە بی ئەتوانی ما مارێ بکاتن بە حەڵالی بێنی لەوەرەوەی شریعەتی ئیسلامی ڕێی پێداوە پیاوەکە کە ژنی دووەم و سێم بینی بە مەرزەکانی خۆی پێچەوانی ئافرەت ئافرەت ئەو مێردەی هەیەیان دەبی بە شێوازێکی شەرعی یا بە شێوازێک دەستی لێ بکات و ئەگەر ناتوانی لە ژێر نیکاحی ئەو پیاوەی بی مرد بە پیاوەکی کەش بکاتن بەڵام پیاوەکە دەتوانی دەرەنجامەکەی وای لێ بکاتن ژنەکەی لە خۆی مارە بکاتن و لەو گرفتەی حرام و ناڕەوایی دەربچیتن فەخیانەتی پاکێتی نێوان ژن و مرد دەرەنجامەکەی یەک لەو دووکارانەیە یا ماڵەکەی تێکەداتن بە داواکردنی تەلاق و بە دەرەنجامی تەلاق پیاوەکە چ لە ژنەکەیەوە یانە ئاخیرەکەی تووشی فاحشەی گەورە ئەگە ئینسان حسابیشتی بچووکەکان نەکاتن تووشی فاحشەی زینای گەورە دەبیتن خی گەورە پەنامامدا ئەوەش ماڵ وێرانی دنیا و قیامەتی پێوەیە یاخۆت ئەوەیە ئەو ژنە وای لێ دەکاتن بە جەستە لەگەڵ مێردەکەی بی بەدڵ لەگە خەڵکی دەکەویتن ژیانێکی بەدبەخت و ناخۆش دەباتە سەری پیاوەکان بەڕێزانم ئەگەری ئەوەی دەکرێ مێردەکان کە دڵێن پیاوەکان مە بەسمان لە پیاوی هاوسەرژیدا مێردەکان ئەگەر ئەوی دەگرێ بەرگەی هەموو ناخۆشەکان لە گەژنەکانیان بگری جگە لە کوفر ئەگە مسلمانبی کوفرن ئەوە شتێکی براوەیە ئەگەم وەگەر ئەوەی نەبیتن ئەو کابرا تۆز قاڵی غیرەت و پیاوەتی تێدا نەبی قسەمان لەوانە نییە کە لە شریعت ئیسلامی لە نێو فەرمودە پێغمەری زاراوی بە دەیوس ناو بردراوە نێو کردواری بە گەوال ئەگەر نا بەرگەی هەموو شتێک بگری بەرگەی ئەو خیانەتەی ناگریتن تیرێکی وا خەنجەرێکی ژەهراویە و دەرەنجامەکەی بەڕاستی لۆ خۆی دەگەڕێتەوە و کارەکەش بەرەو خراپتر دەچی ئەگەر ئافرەتەکە یان پیاوەکە تەمەنیشیان بەڕاستی لێرە دەوری تەمەنیش دەوری دەبینی ژن ئەگەر تەمەنێکی زۆر لەگە پیاوەکەی کچی بە مێردی هەبی مناڵی گەورەی هەبیتن یا منەوەی هەبیتن پیاوەکە بە هەمان شێوە ئەوە بەڕاستی کارە ساتێکی گەورەتری لێ ڕوو دەداتەوە لێرەدا بەڕێزانم ئەو خیانە زەوجە پێناسەی زانایان دیکە دیاردێکی کۆمەلگای ڕەشببینە لە نێو هەمە جۆری کۆمەلگایەکانی مرۆڤایەتی سەرزەوی هەم کۆمەلگایەک ئەو ئەو ڕەوشە خراپەی هەیە بەڵام لە کۆمەلگایەک بۆ کۆمەلگایەکی تر بە پێی ڕژێم و یاساکان و خو ڕەوشەگران باەکانیان جیاوازە ئەگەری ئەوە دەکرێت ناو مسلمانان یەکجار یەکجار کەمتربی ئەگە بەراورد بکەیت لە نێوە بابڵی وڵاتە کفریەکان و ئەوروپیەکان یانە نیزامەکە جاری وا یاسای تون دەردەبڕی یعنی با برێن وڵاتی ئەوروپیش بین بڵێن وڵاتانە جاری وە یاسایەکی تون و تیژ لەو بوارەوە دەربڕی جاری ئەو بڕیارانە وا دەکاتن کە لە کۆمەلگایەک بۆ کۆمەلگایەکی تر ئەو جۆرە خیانەتە پێوەرەکەی کەمتر بیتن جۆرەکانی خیانەی زەوجی بەڕێزانم هەر ئەوە نییە کە علاقەی جنسی زینایی لەگەڵ بکاتن بەڵکو هەمە جۆرە هەفت جۆرە حەفت جۆرە چەندە حەفت جۆرە خیانەی زەوجیمان هەیە لێرە دیارە ستافی رادیۆی حەز دەکەن زۆر ماوەی خەڵکی نەخۆین سات بۆی بەڕێ بەجێ دێڵین ئێمە ئەومان هەیە انشاءله ئەگەر ئەوە پەیوەندی نەبوو هندێکی لەگەڵ ئێوەی بەڕێز کاتەکەی بەسەر دەبین ئەگەر کات نەما ئەڵقەی داهاتوو ان شاء اللە. نیشانەکانی خیانەی زەوجی چۆن بزانم ژنەکە خیانەتی دەکاتن یا پیاوەکەم خیانەتی دەکاتن هۆکارەکانی ناپاکێتی هاوسەرگیری و پاڵنەرەکان چییە و ئەو هۆکارە سەرچیانە چینە کە ژنەکە خیانەت لە پیاوەکەی بکاتن یا پیاوەکە خیانەت لەگەر هەر یەکەی خۆی هەیە و سەوار و دەرەنجامەکانی پا... ینی پاشینەی ئەو دیاردە ناشیرینەیە و ئەمرازی خۆ پاراستن چەند چیرۆکێکی کە بەڕاستی دڵتەزێن و ئەو شتانە لەو بوارەوە لە ئەڵلقەی داهات و ئاراستە ئێوەی بەڕێز دەکرێت ئەو ئەڵلقەیە شەر وەک پێشەچێک بوو بۆ خیانەت قەی پێشتری شەر خیانەت بە شێوەیەکی گشتی ئەوەش با پێشەچی بی بۆ خیانەی هاوسەرگیری لە داهات و سڵبی مەوزوعەکە ئینشاء اللە بۆ ئێوەی بەڕێز جوگرانی بەڕێزی و ئامرازی پەیوەندی پاش سفر هەفت سەد و پەنجا سێ سەد و نۆزدە شەست شەست سێ سەد و نۆزدە حەفتا حەفتا ئاریەفۆنەکەش سفر شەش شەش سەد و پەنجا هەشتا هەشتا لە خزمەتەوەی بەڕێزدایە مامۆستا عەبدولڕەحمانی بەڕێز سلام الله علیکم مامۆستای ڕێزدار و سلام لە هەر هەموو بیستەران سلام لە تۆی بەڕێزیش و جێگرانی بەڕێزیش ڕێزتەیە بەڵێ مامۆستا طبعا بنسبة او موضوع ئەو مۆزوعی جەنابت ئێستا عەرز کرد بەڵێ ئەمەسە زۆر بە کورتی ئەوە ئیشی لۆ دەکرێت لە زۆر دەوڵەتان بڕاتە لە میزانەی عسکەری زیاتر پارەی لۆ سەرف دەکرێت ئەو مؤسساتی لە پشتە ئەو هەموو حلقات و مسلسلات و ئەفلامە ئەو هەموو هۆڵیود هۆڵیود یەکە لەو مؤسسە زەبەلاحانەی کە کاری لەبۆ دەکا یواخیم دریسین کە حزبی جنسی دروست کرد لە ئەڵمانیای نازانم ئێستا مایە یان نا مستەفا مەحمودی ڕەحمەتی لە کتابەکەی الشیطان یحکم ئیشارە بۆ حزبی دەکات دەڵێ کۆبوونەوەکەیان هەمووی بە ڕووتییە دوو لە ڕووی ئافرەتە محتەرەمە بەڕێز و بەڕێزەکان استاد دەیوست بەو کەسەش دەگۆترێ کە هەست بکا یەک لە مقەڕەبین یەعنی لە ئافرەتە مقەڕەبینی خۆی بی یەعنی لە پلە یەک و دوو بی کاری ناڕەوای لێ گومانی لێ بکرێ ئەوەش بە دەیوس لە خەڵم دەدرێ ئەوە پرسیاری یەکەم پرسیاری دووەم فما استمتعتم به منهن فآتوهن اجورهن ئەوە یەک لە مەزهەبە ئیسلامیەکان ئەوەی دەدرێتە پاڵ ئایەوەیە یان وەنیە وەللەهی ئەمن لێ موتەئەکید نیمە دەڵێ ئەگەر کچەکە ڕازی بوو کرێیەکت دایێ بە زینا لە قەڵەم نادرێ فما استمتع یەعنی ئیستینادیش بەسە ئەو ئایەتەی دەکا فما استمتعتم به منهن ئایەتەکە خۆت جەنابت شارەزاترێی. ئایا ئەوە ڕاستە؟ دوو، بەتەنیا ئاخر شتیشم کە دەمەوێ بیڵێم ئوستاز، تەناسول هەر لە عالەمی ئینسان نییە، لە حەشەراتیشە و لە ئاژەڵیشە و لە وەک ڕۆز حەتتا دارخورما ئەگەر لقاحی نێرەکەی فەلاح نەیبا لە بۆ دارە مێینەکەی بەروبوومی نابی، وابزانم جەنابیشت ئاگاداری ئەو نوقتەی حەتمەن حەتمەن خێر دەکەی دەبی بەڵێ پرسیاری یەک شخصێک هەیە یعنی ڕۆژی شەموو تەخصیص کردێ لە بۆ بە ڕۆژوو بوون ڕۆژی بەلی بۆ ڕۆژی دەبیت هەر دەبێت ئەمن ئەو هەمدا ڕۆژی شەمان بە ڕۆژ دەب ئەو جە نازام جایی زەیاننا ڕۆژی شەمان بە ڕۆژی بی بەڵێ بەلی بەس ڕۆژی شەمان بە ڕۆژ دەبیت بەڵێ سپاس مامۆستا سلام علیکم عليك السلام ورحمة الله باوکی ئەحمد بڵێ سلام علیکم استاد علیکم السلام ورحمة الله وبركاته خوا لە تڕازی بی دەست خۆش بی بۆ بابەتی هەڵ بژار استاد خوا لە تۆش لە گوێگرانیش ڕازی بی بڵێ استاد ئەمن بە پرسیارێک بەشداری دەکەم لەوانەیە زۆر جار ئەم پرسیارم دەکەم بە بیرۆکەی زۆرێکمان لە مسلمانان سوڕێتەوە ئەویش ئەوەیە یانی من ئێستا پیاوێکم خاوەن خێزاندارم خوشکیشم هەیە و داچشم هەیە بەڵام یانی بەو بەو زمانە بڵێن ئەگەر من چاوم لە ناموسی خەڵکی بوو یاخود خوا نەخواستە دەستم بۆ ناموسی خەڵکی درێژ کرد باشە خێزانەکەی من چ گوناحێکی هەیە کە ئەو ئەو گوناحی ئەمن دەکەم ئەویش بە هەمان شێوە وچە وی گوتی من دە قەت دوو قەت تۆڵەی لێ تۆ یان داچی من یا خود خوشتی من یان هەر کەسێکی من باشە بۆ تۆڵە لەو شخصە نابێتەوە کە ئەو گوناهە دەکا یعنی بۆ لەوانەی بەڕێستان زیاتر شارزانە من گوناعێک دەکەم نابی تۆ گوناعی من هەرگی یان تۆ گوناعێک دەکەی نابی خێزانەکە بگری باشە بۆ لەو بابەتش بە هەمان شێواز بە هەمان بڕیار چارەنووسی ئەو کەسە بۆ خۆی نەبێ بۆ شخصێکی تر ئۆباڵی ئەو کەسە لە ئەستۆ بگرێت ئەگەر پرسیارەکەم ڕوون بێ ڕوونە ڕوونە ئەحمد ڕێزتێ ئەلیکو سلام ڕحمت الله بڵێ پرسیارمان نەبوو وەڵامی ئەو بەڕێزانە دەدەینەوە بە نیسبەت سپاس ماس عبدڕحمان پێشکی دەکەین فعلەن ئەوە ئەو پرۆژەیە بەرلۆی بسیمە نێو وەڵامی پرسیارەکانی ئەو بڵاوکردنەوەی داوێن پیسی لە نێو مسلمانان و ئەوە پیلانێکی دژمنانی ئیسلامە لە دێر زمانەوە کاریان بۆ کردووە بڵێ لە شەڕەکان ئەمە نەمویست بنێ و لاپەڕەکانی مێژوو دێت ئینشاڵە لە داهاتوش ئەڵلقەی داهاتوو ئینشاڵە ئاماژەی پێ دەکرێ ئەو شەڕە ئیسعماری فەڕەنسای وڵاتی ئیسلامی و منتقی لوبناان و ئەوانە کە لە گەرمای شەڕە ئافرەتیان پێەی تر هێندە قادی ئەسکری واسێکی دوور درێژە کە پێنج شتێکی نامۆیە کات کات شەڕە و ئافرەتانە ئەو قاعدە گەورەکە دەڵێ ئێمە دوای شەری خۆمان دووشت لە نێو مسلمانان جێ دێڵین بەڕاستی ئەو ئیشە دەبێ حکومەت بیکا نازانم بۆ مەلا بەڕازک بەڕێزەکانی ئێمە لەسەر منبەرەکان ناوێرن بە ئاشکرایی هەندێ شتەیە دەری ببڕن ئەوە بە حکومەت دەکرێ چارەسەری دوو لە ڕووی ئێوە بێ ئەخلاقی زینا کردن دوایی ئێمە بەڕاستی هەندێ شت هەیە بە نەزەری زۆر بە باشی وەریەگرین بەس ئەمەلی ناتوانین بەکردار جێبەجێی بکەین خدای گەورە دەفەرمێ وقرنا فی بیوتیکن ئای ئەوایەتە ڕاست نیە بەڕاستی ئافرەت بۆ ماڵ دروست کرای بۆ دەرەوە دروست نەکرای واللهی ئەگەر ئافرەت نەچێتە دەرێ بڕوا بکە هیچ فاحیشەیەک ڕوونادا و پیاو تەمەشای دارو بەرد ناکە ئەگە ئافرەت لە دەرێ نەبێ و ئەگەر ئافرەتەکە باڵا پۆز بێت بڕوا بکە ئافرەتەکە باڵا پۆز بێ کەس تەمەشای ناکا بەڵام مافزەکان دەچنە دەرێ دکینا ڕێک لەبەر دەکەن ئەو کاتە پیاوەکە هەتا پیاوەکە چەند متە دەینیش بێ خۆی پێناگیرێت تەمەشا دەکا بە بڕای من ئیشی سەرەکی ئیشی حکومەتە حکومەت دەتوانێت لە سەتاسەد من بڕی ئەوی شانە بکە بەڵام کەنایکە ئەوان تاوانبارن بە دەرەجە یەکەم اینجا کە سوکار و اینجا خەڵکی تر تاوانبارە هیوادارم ئەو نقطەیە ڕوونکەیتەوە زۆر سپاست دەکەم سپاس بۆ تۆی بەڕێزش بڵێ پەیوەندەکان بە بەس بێتن ئەزیکەی ئەو قاعدە گەورەیە دەڵێ ئێمە لە دوای خۆمان دوو شت لە نێو مسلمانان بە جێ دێڵین کارە ساتێکی وە بە مسلمانان دەکاتن ئەو دوو شتەیە کە قومبلە و ئەو شتانەش با بڵێن سەدان قومبلەش ئەو کار ئەو کارەی ئەو دەردە سەریان پێ نەکاتێن پیاڵێکی ئارەق لەگەڵ ئافرەتی ڕووت یانی ئەو دوژمنان هەر لە دێر زەمانەوە هەوڵیان داوە بەڕڵایی لایەنی سکس و جنسی ناڕەوا ئەو شتانە لە نێو مسلمانان بڵاو کەن و لە وڵاتی خۆشمان بەڕێزانم بەخوای منەزەمات هەیە منەزەمە هەبوو لە سەر لە نەتەوەکان بەردەوام بوو ئیحتیمالیشی سار بەردەوام بی بەخوا ئافرەت دەوە ڕقی دەدایە مانجێ بە حیجابەوەش ئەوەی دەگەڕا دایم ئیشیشی دەکرد و لەگەڵ باوکی خالیدیشم کە تازە بەڕاستی گلەیی کرد گلەی کەشی سەرچاو مامۆستایان درخیان نەکردووە بەخوای لە ئەوەی کە لە توانیان دابێ بە بە سەراحەت و بە ڕاستە و خۆش گلەیان لە حکوومەت کردووە و عیب و عاریشان زاری وێ مامۆستانەیە تووشی لادانیش بووە لەسەر هەڕەشەش بووە تووشی گرتنیش بووە عەلمانی مانا چیە العلمانیە اللادینی یانی دینی تێکەڵی هیچ بڕیار و یاسا و تەشریع و ئەوەی نەکرێتن لۆ خۆت نوێژی دەکەی بکە بە ڕۆژی دەبی ڕەمەزانێ بکا گەنا ئیدکە نابی تێکەلاوە بۆ کەیفی خۆمان دادەنێین و ئەوەی دەکەین مامۆستا ئێمە دوێ دەگە مامۆستا عەبدوڕەحمانی داما دەگە باوکی خالیدیش داما کە بەڵێ لێرە ئەوە دراسەی بۆ دەکرێتن وڵاتان ئەوەی ئەوەیان هەیە لەو بواری هاندەری وەسیلەی هەرە ئامرازی هەرە گرنگیوان بۆ ئەوەی پێشێلی کۆمەلگای مسلمانان بکەن بڵاوبوونەوەی دایم پیسی و فەحشا ئەو شتانەیە و هۆکارێکی سەرەکیش وەک باوکی خالیدیش تێدا ئەوە کرد کە دەرچوونی ئافرەتە بەو شێوازی بە تایبەتی ئەو جلوبەرگەی ئێستا بە تاویتی هەمویان تێدا تاوانبارن نەک هەر حکومەت تێیدا تاوانباری بە خۆمان ئەمن کە باوکم دایک دایکی کچەکان باوکی کچەکان کچەکان بۆ خۆیان بەو شێوازە ناشرینەی کە مناڵێک ژن حەپس بکرێت لە ماڵێ وەخواش قەرنەفی وتیکردنەوە بەس ئەوە نیە کە ژن مطلقەن نەجسە دەرێ بەڵام ژن ئی ماڵەوەیە ژن ئەوە نیە ڕۆ 24 سعات لە کۆڵانەکان و لە جادەکان و لەوان بسوڕێتەوە پێویستی کاری پێویستی نەبیتن بۆ چووی بۆ چوونی شەر ئاوای ئافرەت لە ماڵەوە بی دەرنەچیتن و باڵا بۆ شەر قسەی لەسەر نییە بەو شوازە دەرسونی قورآانێک بی بەوە ڕازی نەبی بە خاڵێک لە ئەوەی وەلای بدینە زیینەتە هونە جوانیان بە دەرنێخن دێ دەڕاتن ئەخت جای بەو شێوازە ئێستا هەر هەر قسەی لەسەر نییە بە نسبەت وەڵامی باوکی ئەوە مامۆستا عبدڕحمان نەک باوکی خالد ئەو دەڵێ دەیوس، گە خزمێک ئەوەکەت هەبوو، دەیوس بەوە دەگۆترێ یوقر الخبث فی اهله، پێغەمبەر صلی اللە علیە و سلم ئاوا لە حەدیسەکەی ئەوە کردووە، گەواد کێیە؟ ئەوەی اهله نایە نەک هەر خێزان، دەلێ فی اهله، ئیحتیمالە ئەگەری اهلیش لەوەی بکرێ هەر خێزانە، بەڵام لە کچی، لە خوشکی، لە داکی، ئەوە خانەوادەیە، اهلینا یقر الخبث فی اهلیه، گشتگیرترە لەوەی برێ یقر الخبث فی زوجته، پێغەمبەر نەیگۆتیە ڕازی بی بە بە داوێن پیسی لە خێزانی، دەفەرمی لە خانەوادەی، جا خانەوادە داچی بی خوشکی بیتن کچی بیتن، ماتول ڕازی بی بزانی کچی کاری خراپ دەکا و بێدەنگی لێ بکە ئەوە گەوادە و ناچیتە باش دێ، فهندێک لە زانایانی بەڕێزی بە تایبەتی سەردەم پێیان وایە موقەدیماتی زیناش، مقدماتی زیناش، ئەم کچم بە لاقڕتی دەچتە دەرێ، بەو جرکە تەسکەی هەموو ئەندامەکانی بە دەرەوەیە، با پۆشاکیش بی، کاسیات عاریات، وەک پێغەمبەرە فەرمووی، پێ ڕازی بی، ئەو موقەدیماتی زینایەش هێندێک لە زانایان ی سەردەم بە دەیوسی دادەنێن، خوای گەورە پەنامان بدا بە نیسبەت ئایەتەکەی، ئەوە دەربارەی ئەو ئاەت ئەو ئافرەتانەیە کە بە جۆری شەرعی مارە دەکرێن دەبی مارەی ئەو ئەزرەشمانەوە کری ڕابواردنە مارەی خۆی ڕێزی خۆیە بدرێتێ لەو بارەی ناو مەزایبەکانی ئیسلامی ئەوەی نەبرێ پارەی بدا و ڕازیبی ئەوە نییە مطلقەن لە نێوان شیعی بوونی ئەوەی هەیە شتی ئەوە هەیە کە متعی پێدەێن متعاە ناو شیعی جەدوەلیان هەیە لۆ ڕۆژەک هەیە احتیمالە بیست و پێنج هەزاری بدە لۆ ڕۆژەک لۆ هەفتە هەیە سی سەد هەزاری بدە لۆ مانگەچی ملیۆنج ئەوە جەدوەلەکی ئەویان هەیە ئەوە بۆنی ئەوەی لێ دەکرێت کە ئەوە پارەی دەدا و ڕازیە و ژنەکەش بە و ڕازیە بەڵام ئەوان لە خۆ پاساوەچیان هەیە بەنامەلا شیعەکان دەڵێ ئەوە عقد هەیە عقد هەیە ئەوەی نییە بە ناوی زینای ئاخوندەکەیان عقدەکیان لۆ دەکا بەڵام لە هەمان کاتیش هەر حرامە بەڵام ناو مەزاهیبەکانی ئیسلامی لە هیچ مەزەبێکی ئیسلامی چکە شیعە مەزهب نیە شیعە فکرە و بیرۆکەیە بە گوێرەی سەردەم ئەوەی دەکاتن لە ناو هیچ مەزەبێکی ئیسلامی نیە پارە بدرێتن دژنەکە ڕازی بیتن ئەوە لەو ڕۆی مەسلی ڕابارنەوشتانە نەی بە عەقدێکی شەرعی بیتن ئەرکانی خۆی هەیە سیغە و تەعبیری خۆی هەیە شاعری خۆی هەیە ژنەکە مەوجودە و مارەی لۆ دیار دەکرێەوە باسێکی دوور و گەردرێژی هاوسەرگیری و مارە بڕە بە پێی مارە بڕی نەبی ئەو ئیسیمتا حرامە مەگەر ئەوەی شێوەی شیعەکان کە متعەیە بڕک بۆنی ئەوەی لێبێتن ئەگەر نان ناو مەزاوی ئیسلامی دانە ئەوەی کە ئەوەی ئاماژەشی پێکرد فعلەن مەسلەی ئەوە حەشەرات و نێوان جیا و گۆڵ و دار و باریش نێرەومەی هەیە ئەوە سونەتێکی بوونەوەرە ئەگەر ئەو نێرەومێ نەبایە هەر ئاوەدانی لەسەر زەوی نەدەبوو ومن ئایەتی ان خلق لکم من انفسکم ازواجا لتسکنو الیها وجعل بینکم مودة ورحمتا بەهۆی ئەو بێگەیشتنێ چ لە نێوان مرۆڤەکان بێ چ لە نێوان زیندەوەر و باڵندەکان و حیوانەتەکان بێ ئەو سەرزەوی و ئەو کەونەیە ئاوەدانە بەنیسبەت دایکی مستەفا سپاس دەکەین کە ئەویش هۆکارێکی سەرەکی ئەو داوێن پیس ئەوانە هۆکاری تێکەڵاوی فعلن ئەو شوکارێکە دێ باز دەکرێت ئینشاءله و بە نسبەت سەدەقەکردن لە سەدە خێرکردن لە ئیسلام فرەوانە خواستنەوەی پێ دەرێ نەک بی دەیەوێی دەدەیە تا شیر هەیە شیری لێ دەخوا دوای لێ وەردەگریەوەوە یعنی ئەوە هەرە گەورەکەی ئیدکە هەمووی لەوی بەرژێرترە جا سەدەقەی مادی هەیە معنەوی هەیە لە ئیسلام فرەوانە مثلا پێغەمبەرە فەرمی مرۆڤ سێسەد و شەست ئەندامە پێویستە لەسەری بەرامبەر هەر مەفسەڵێک هەر ئەندامێک خێرێکی بکا وتن ئەی پێغمبەری خوای چێ دەتوانی ئەوەندە خێرەی بکاتن سێ سەد پێغمبەر فەرمی سبحان الله خێرا الحملا خێرا لا اله الا الله خێرا الله اکبر خێرا مسکە دەبیۆ خێرە دێ یەک دوو ڕیوایەت هەیە یان بردێک لە شتێک لە مای ئەزیێت ئیماتە تو لەدانی تەرقی شتێک مای ئەزیێدانی خەڵکی لە ڕێ مەسنت پکە مۆزەی دەبنی بەس خۆش شۆناکە پێچ تێڵ دەیان بەردەکە نەبادە لە بنتایەکی سیار دەبچی پێ تێڵ دەدەی وەلا دەنێی خێرەوە بە زمان بی هەر خێرە بە ئەمادی بی هەر خێرە هەر خێرەشی دەکەی هەمووی هەر خێرە بەڵام خێر هەیە لە خێری تر خێری زیاترە ڕچاوی خێرە گشتیەکان بکەین باشترە ڕۆژی شەمان پێغمەری خوا صلی الله عليه وسلم پرسیارەکەی ڕۆژی شەمان قەدەغی کردیا بەتەنێ بە ڕۆژوی بەڵام فرموودەی پیرۆز پێغمەری شەمو لەگە یەکشەم بەیەکەوە ئەبیتن بەڵام شەمو بەتەنێ قەدەغی کردی و جایز نییە لەبەر ئەوەی ئەهلی کتابە ناکرێت شەمووی تایبەت بکەی ئەگە لەگە یەک شەمی لێک بێ حەدیسی لەسەر هەردووک پێکەوە لەبەرەوەی جەژنی جو فەلەکان بۆ پێغمبەر سەسم هەندێک زار پێی خۆش بە شەمو یەکشەمان بە ڕۆژوی بە شەمو بەتەنێ قەدەقی کردو باوکی ئەحمد سوپاسی تێبینەکەی دەکەین ڕا خۆ ژنەکە بەستە زمانە چ تاوانی نییە بەڵام باوکی ئامد بڕایت هەوی ئەم مەجلەیەک پێشم خۆش نەبوو ئەوەی بڵاو کردبەوە زۆریش گەڕام گۆڤارەکەی بینمە لە نێو ئەرشیفەکان نەمدیتەوە هەم بوو چاوپێکەوتنێکی لەگەڵ هندێ ساق تەکسی کردبوو کە ئەو سایق تەکسیانەی پەیوەندیان لەگەڵ ژنی بازرگانەکان و مەسوولەکان هەیە تەکسی بۆ کڕیوم کۆمەڵێت ساق تەکسی بە ڕەمزی نابوو ناوی نەی نابوو بەڵام دیارە ئەو گۆڤارە سەرپرشتیاری ئەو گۆڤارە دیارە ئەو چاپێکەوت لەگەڵ کۆمەڵی کردیا سیارەی بۆ کڕیۆم هەر کاتێک بمەوێت سیارم بۆ دەگۆڕی وا بەڵام هەر کاتێک تەلفۆنم بۆ بکاو دەستم و پێویستەکانی جێبەجێ دەکەم جا لەوانە بۆ بۆی دەکەی ئەوە چاپێکەوتنی شیکردنەوەی کردبوو و نەک بەمەبستی ئەوەبی پێگەی کوردی بێ ڕێز بکاتن بەڵام ئەو خیانەی زەوجی بۆ ڕوودەداتن بۆ ژنی ئەو ماڵەی تەکسێکی بۆ کەسێک کڕیوە سیارێکی بۆ کڕیوە و هەبوو ماگانە دوو ڕقەشی دەدایە پارەشی دەدایە بەس هەر کاتێکی پێویستی بە بەسەراحەت گوت بووی پیاوەکەم بە پازدە ڕۆژ بیست ڕۆژ دەست تەسین و ئەو لا ئەولای بە کەفی خۆ ڕادەبێرم نیشتێ ڕادەبێرم ئەوەی باوکی ئەحمد مەبەست ئەوە نییە خی گەورە تۆڵەی پیاوەکەی بێ لەژنەکەی بکاتەوە ئەوی تووشی داێن پیسی بکاتن ئەوە بە سەراحەت دەرێ پیاوەکەم چ دەکەی ڕووبەڕ پێی گوتیە ئەم دەگەدا ئەو ئیشێ بکە ئەمیش دەکەم ئەوە ژن زاریێژ پیاوی بەسەر دەرێ بە ئەوژنێ بینی ئەمیش سمێردی دەکەم حساسە هەیە هەمە سرعات لە مەجیسە گوتی بە ئەو ژنێ بینی ئەمیش دەسم مردی دەکەم واناچێت و بێردی تێ لەک مردی بکەین فا ژن هەیە بە ئاشکرا لە مەجیسی وتی مامۆستا ئەمن کە ئاشکرا بووە ئەمن ئەو پیاوەم خۆی نەپاراستێ دەستی نەپاراستێ بەڕاستی ئەمیش وەی لێکردی ئەمری وەک ئینتقامەک ئەوەی کۆنجا جاری وا هەیە بەڕێزم کە من یان یەکێک با بڵین داوێن پیسی دەکاتن داوێن پیسی لەگە خێزانی دەکرێتەوە نەک تعدا لە خێزانی بکری بەڵام ئەو خێزانەش کە زانی پیاوەکەی دەست بەردار نابی جاریوە وەک ئینتقام و تۆڵەسەنەوە دێ ئەوی ئەو ئەو ئەوی ئەو چ بکە ئەمی شواکەم کوم دەبی کۆرە کوم دەبینی ئەو هاات دەبینی و ئاوهایە دەڵێ لە پەندی کوردەواری خی گەورە ئینتقامی ئەو پیاوەی لە کچی ناکاتەوە لە ژنی ناکاتەوە بەڵام ئەو خوا گای دەێ لە کوردوای دەڵێ گای لە گاوەسیا خویەگریا ڕەنجی باب لە ماڵێ داوێن پیسبیتن خۆی نەپارێزی مۆبایلی زایدار لەگە کچی خەڵکی لەگە ژنی خەڵکی ژنەکە و بەستەزمان زۆر جار تەلەفۆنی کرد و مردی گەورە بۆ عمری سەری لە ساشتای داوری ماوەسە چ بکەم لەگەری چ بکەم لەگەڵی 24 ساعت لەگە کچی وڵای من ئەوەی ناکەم بەس قسەی خۆش ئەدرم خۆش دەکەم یعنی ئەوە با باشە 24 ساعت لە ماڵێ ئەوەی دەکاتن آخر وای لە دژنەکەش دەکاتن کوڕی هەیە کچی هەیە بابەوە بکاتن ئەوانەی لە گەبابی هەردەستن یا خوی ئەگرن یا ڕەنجی کەرێکی کەریەوە بەستی ئاشایەک یا خوی ئەگەر خۆ کەر ڕەنجی کەرەکەی دی ناگریتن هەر خۆ ئەخلاقی وی دەگریتن و باب لە ماڵێ چ بکاتن کچەکەش داک چ بکاتن کچەکەشی لێ ڕادێت کچ ناتوانانی داک ناتوانانی بڵێ تەکسی ئەو ئیشەی مەکە چکە خۆی دایکی دیتە بۆ داچی دێ دەرێ ئەتو ئەتو بە خۆت ئەوە مەکە ئەتو قسەی لەم کەمش قسەی لە تۆ کەمار ئاوا ئەمە نامانەوێن دەک ئەو ئەسرارانە یعنی بڵاو بکرێت تۆ لە مەجلیسیوە کچەکە ڕاستەوخۆ بە داکی دەڵێ دایە ئەتو ئەتو میشەکە بام قسەی دەکەم یان با یانی کوڕ برێتە باو برێتە کوڕی ئەو کوڕم ئەوی شێمەکە دەری با بە خۆی گەڵی شخاوینی وەلاهی لە لە فەسح دەکەم نامو خێزە نەکن داکم دەکەم و براو کە سکار فەسح دەکەم ئەم ئەمیش دەکەم یان ئەوە دەستە سەر ئافرەتە چی دادەنێ با وە بووە دەگە با بەژنی لۆ دەینم دەستە سار ئافرەتە چی دابنێ بەس ئەو ژنێنی لە بەرەوەی دایم پیسە ئەوە مەژوو کوڕەکە قەیلێ گرتێ دەرێ ئەمن دەینم ئەو ئەو بەخۆی داوێنی گەڵک خاینە فا باوکی ئەحمد ئەوەیە کە کەسێک داوێن پیسی بکاتن وای لێ دێ سەر دەچێشی کە منداڵەکانیشی خوی بەو پیاوەوە بگرن یا خوی بەو داکەیەوە بگرن ئەو داکەیە چ بکاتن کچەکەشی ئەوەی بکاتن یانە پیاوەکە چ بکاتن داڵەکانیش ئەوی دەکاتن کو پیاوەکە لەگە کچی خەڵکی کو ئەو کوڕە لەگە کچی خەڵکی لەگە خوشی خەڵکی خوشکەکەشی دێ ناتوانانی برێتە براکەی ناتوانانی برێ خوشەوە مەکە چونکە خوشکی دەزانی لەگە کچی خەڵکی چ دەکە دەبی چاوی حیزکاتەوە وەچی دەچێ ئەتو بۆ نو- لۆ نمونە ڕەشبەڵەک لە ڕەشبەڵەکێ ئەبینی دەستی کچەکەی گرتیە ئاشایە کە سێ سعات چار سعات ئارەقی لەم قالبی دەسۆڕێتەوە دەستی وە پشتەوە ڕادەینی خوشیویش لە تەنشتەوی دەستی وێ ڕادەینی چای هیچ کردی تۆ نانەوە ناتوانانی برێ وەمەکە ئەو چ دەکاوی لەگەر وێ دەکرێ ئەوە ئەوە جوابی جەنابت ڕەشبەڵەکە خوشی خۆی بە خۆی دەباتە ڕەشبەڵەکی خێزانی خۆی دەبا ئەو دەستی وە پشتەوە ڕادەینی دەستی وە ئۆرانی ڕادەینی ئەوش دەستی ڕادەینی چاوی شعیز دەکات هیچی پێ ناکرێ ئەو چی دەگە خێزانی خەڵکی ئەوی لەگەڵ کرێتەوە و کۆتایی بە ڕێزانم باوکی خالی دی شەمە لەگەڵ باوکی خالی دین بەرپرسی گەورە لێرە حکوومەتە بەڵام حکوومەت باوکی خالی دوو جێگرەکان بزانن دڵێ ئەمە حکوومەتێکی ئیسلامی و قڕانی و پێغمبەرینی ناو حکوومەتیش ئەلمانی دیموکراسیە لە ئەلمانەتی دیموکراتیسی شەر بەڕەڵای و بێ ئەخلاقی ڕەچاو دەکرێتن وا بۆیان بکرێ خەراپتریش دەکەن خوای گەورە پەنامان بدا لە دایم پیسی و خوای گەورە خێزان و کچەکان و دایک و خوشک و کەس و کارمان و خۆمان پارێزراو بکە لەو کارە قێزەون و پیسێ بمان پارێزی ساتێکی بە سووتان بەسەر بێت لە حلقەی داهاتوش دێنەوە خزمەت ئێوەی بەڕێز ئینشاء اللە والسلام عليكم ورحمة الله وبركاته